جا ئەوەی تەرازووی خێری سەنگین بێت ئەوە لە بارودۆخێکی خۆش و ئاسوودەدا ژیان دەباتە سەر و زۆر پێی ڕازییە. وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِینُهُ فَأُمُّهُ هَاوِیَةٌ. ئەوەشی تەرازووی خێر و چاکەی سووک بێت گوناهی زۆر بێت ئەوە دایکی ئەو دۆزەخە باوەشی بۆ کردۆتەوە. وما ادراک ما هیە نار حامیە. جا تۆ چزانی هاویە چییە؟ ئاگرێکی زۆر سوتێنەرە و بڵێسەدارە، هەرگیز خامۆش نابێت و تینی کەم ناکات و لەکۆڵی نابێتەوە.